وخالق الناس بخلق حسن مسوڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا لە خوا داوا ئەکەم هەموو لایەکمان عاقیبەت خێر بین سپاسی مامۆستا میهرەبان و مامۆستا کەمالەکەم کە هاوکاریان کردم ئەو دوو هەفتەیە کە دانم کێشا بوو نەمتوانی وتار بدەم لە خزمەتانە ئەمڕۆ وتاری جمعەمان باسی متمانەیە متمانە بە عەرەبی پێی وترێ ئەثقە زۆربەی دەرد و نەهامەتیەکانمان لەم زەمانە دەگەڕێتەوە بۆ بێمتمانەیی بێمتمانەیی بەخوا متمانە بە یەکتر نەبوون متمانە بە حکوومەت نەبوون متمانە بە بازار نەبوون متمانە بە تەندروستی نەکردن، متمانە بە پەرلەمان و بە مەلا و بە مزگەوتیش، متمانە بە سیاسییەکان، متمانە بە جاڕنامەکانی نێودەوڵەتی و مافی گەلان، بەو بەڵێنانەی کادرێ ئەمڕۆ متمانە یا نەماوە یا زۆر کەم بووەتەوە حەتا مسوڵمانان ئەوانەی ڕۆژی پێنج جار نوێژ بۆ خوا دەکەین زۆرێک لە مسلمانان متمانەیان بەخوا کەم بووەتەوە وای لێ هەموو ڕێگایەکە کرێتە بەر بۆ ژیان، بۆ ڕزگاربوون لە نەخۆشی، لە ئەخیرا کە حەلی نەما ئەڵێ بەخوا مەگەر خۆمان بەینە دەستی خوا، یانی دوایی لەو سەرەوە یەتەوە بۆ لای خوا. بە پێچەوانەوە ئەبێ لە یەکەم هەناسە و لە یەکەم هەنگاوەوە ئێمە پشت و پەنامان اللە بێ. ایاک نعبد، چۆن نوێژی بۆ ئەکەین، ئەوە یەکێکە لە دروشمەکان، لە پاڵیا و ایاک نستعین، تەنها پەنا بە تۆ ئەگرین، تەنها هاوار لە تۆ ئەکەین، تەنها دڵمان بە تۆ خۆشە ئەی رب العالمین. چارەسەری ئەم دەرد و دیاردانەش گەڕانەوەیە بۆ لای پەروەردگار جل جلاله، گەڕانەوەیە بۆ لای خوا، بەڵام چاوشارکێ نا تۆبە کردن بە بە دروستی بە ڕاستی بەڕێزان متمانەبوون بەخوا چارەسەری زۆر دەردمان بۆ ئەکا حتا کێشە خێزانیەکان نەتیجەی چییە پیاو متمانەی بە ژن نەماوە لە سای سەری تکنۆلۆجیا و دەزگاکانەوە، ژن متمانەی بە پیاوەکەی نەماوە، دراوسێ بە دراوسێ. ترس و بیم لە نەخۆشی و پەتا، ئەسبابەکەی ئەگەڕێتەوە بۆ چی؟ بە بۆچوونی من ئەگەڕێتەوە بۆ کەمی متمانە. نەبوونی متمانە بە خوا، تێنەگەیشتن لە دینی خوا، لە قورئان و لە سوننەتی رسول اللە صلی اللە علیە وسلم. مامۆستا ئایا ئەگەر ئینسان متمانەی بە خوا هەبێ و لە دین تێبگا ئیتر نەخۆش ناکەوێ؟ چۆن نەخۆش ناکەوێ؟ مەگەر پێغەمبەر نەخۆش نەکەوتوە صلی اللە علیە وسلم مەگەر یەکێک لە پێغەمبەران ئەیوب پێغەمبەر قورسترین نەخۆشی نەگرتووە با نەخۆشەکەوین بەڵام ناترسین بەڵام دین لە دەست نادەین بەڵام پەنا بۆ غەیری خوا نابین نەخۆشکەوتن عیبە نییە نقصانی نییە سنەتی حیاتە بۆیە دەبێ ئاگامان لێبێ و بزانین کە ثقە و متمانە بە خوا بوون چارەسەری دەردەکانمان ئەکا ئەگەر بە ڕاستی ئێمە متمانەمان بە خوا دروست بوویەوە پشتمان بە خوا بەست خوا وەعدی یاوە ومن یتق اللە ئێستا ئەو چینە گەورەیە گیری خواردوە بە جەت ڤایرۆسێکەوە هەموو وڵاتان لەرزیان لاتەوە بیمیان لاتووە ئەوە ئەوە من پێم ناخۆشە مناڵی جوولەکەیەکیش بمرێ مناڵێکی چینی بمرێ مناڵێکی ئەمریکی و ئیسرائیلیش بمرێ حەز ناکەم بەڵام هاتووە ئەوە زەنگێکە بۆ مرۆڤایەتی زەنگێکە لێ ئەدرێ بۆ بەشەر کە وریابن ئاگاتان لێبێ هەر قووەتەکەی ئێوە قووەت نییە هەر قومبەلەی زەڕی ئێوە هێز نییە هەر سەربازەخانەکانتان هێز نییە هێزی تری ژەیە ئێوە نایبینن لە عیبادەت و دینداری چەند ئەیتر واز لەوانی کە بێنە هەرچی پەتا و دەرد و نەهامەتی و نەگریسە هێناویانەتە ناو گەلانی دنیا و گەلی ئێمەش گەلی داماوی کورد لەوە ئەچێ ئەمە زلەی میهرەبانی بێ ئەمە داخڵەکاندنێک بێ بۆی بەشەریەت خەبەری بێتەوە فریا بکەوێ لەوانەیە زۆرێک لەو زلهێزانەی دنیا مەرامی بوو بێ زربەیەک با لە بەشەریەت بە ناوی دوژمنایەتی فلان و فیسارەوە بەڵام بەوە لەوە چێ بە خۆ دووچا بە خواچوونەوەیەک بکەن بزانن کەوا شەڕنانەوە ئاسانە بەڵام شەڕکوژاندنەوە گرانە گەڕانەوە بۆ لای خوا بۆ لای هێزی فریاد ڕەس بۆ لای ئەو زاتەی هەموو کاتێ ئاگادارە لێمان دەنگمان هاوارمان چپەمان بۆچی دەرمانی خراپ ئەیەنێ ئەیدا بە میلەتەکەی خواردنی پیس ئەیەنێ ئەیدا بە میلەتەکەی بۆچی تلیاگ ئەیەنێ بۆ میلەتەکەی بۆ نێرگە لە خانە کۆڵانەکانی گرتووە مزگە و چۆڵ نێرگە لە خانەکان ئاوەدان بۆ ئەوە متمانەی نییە کە خوا ڕازقە وازانێ چەکەکان و سەفقەکانی خۆی ڕۆزی دەرێتی رسول الله صلی الله عليه وسلم عبدوڵای کوڕی عباسی مامی لەگەڵ یا بوو بانی کردی ڕۆڵەوەرە یا غولام ان ینفعوک بشیء لم یکتبه اللە لک لم یقدرو علیه، عەبدوڵا گیان باش بزانە هەموو مەخلوقات هەموو هەموو دروستکراوەکان کۆببنەوە بۆ ئەوەی سوودێ بەتۆ بگەیەنن کە خوا بۆی نەنووسیبی ناتوانن هەمووشیان کۆ ببنەوە بۆی زیانێکت پێ بگەیەنن کە خوا نەینووسیوە کە پێت بگا ناتوانن. وە بیشزانە سەبر دەرمانی زۆرێک لە دەردەکانە. دەرمانی زۆرێک لە کێشەکانە. بەڕێزان دڵنیابن مرۆڤ بەبێ خوا ناژی. جا ئەو خوایە خوای ڕاستەقینە و حەق بێ، یا خوایەکی خەیاڵی و درۆ درۆ و دەستکرد بێ، یا خۆر و مانگ و ئەستێرە و با و ئاو و ئاگر بێ، لە کۆتاییدا ئەم ئینسانە دەبێ مەعبودێکی هەبێ. تەنانەت مەعزەرەتم هەیە ئەگەر مشکێکیش بێ، هەیە مشکە پەرستێ، هەیە بووکە شووش بووکەڵە پەرستێ. هەیە ژنە پەرستی هەیە پیاوە پەرستی هەیە ئەرزە پەرستی هەیە ئاسمان ئەم مرۆڤە بێ مەعبود نایکرێ جاگەر ڕێکەو لە مەعبودی حەق ئەوە گرەوی بردووەتەوە بەڵام ئەگەروانە بوو خۆ لە دنیا دڵی خۆی خۆشەکە وەکو قڕیشێ نەگبەتەکان ئەیوت بەردێکمان لە دۆزیەوەمان وەمە خوایە خوایە گیان نەڕۆین بۆ سەفەر ئەڵێکی بڕۆین نەڕۆین ئەگەر بەردمان دەست نەکەوتایە مشتێ خۆڵمان ئێنا حوشترێکمان ئەدۆشی بەسەریا و ئەمان و ئەمە خواکەمانە داوای خێر و شەڕمان لێ ئەکرد ئەو کەلە ئەو ئەو سەلیقە بەڵام عاقڵەکانی جیهان بڕوایان بە خالیق هەیە خوایەکی تاک و تەنها و بێ شەریکە خوایەکی بە ڕەحم و مێهرەبانە هەرچی بیەوێ دەیکا القدیر هەرچی بگرێت بگێڕێتەوە دەیگێڕێتەوە المانع دەبیسێ و دەبینێ السمیع البصیر کادیرێکی حیزبی بە ئەندامەکانی حیزبەکەیانی باسی کردبوو وتی کورە مردوتان بلێ خوای چی و قیامەتی چی و ئەمە سەر چی کەوتون ئەمەی ئەم مەلاو ئەمانە باسیەکەن بابە فشەیە و ئەسڵی نییە و ئەمانە پێشمەرگەیە گێڕێتەوە ئەڵێ وەڵام من وام لێ و باوەڕم پێ کرد دوای لە شەڕا پێگیراین لەم لاوە تۆبەی دا بە عەرزا بیکەیسی ئەی تەقان بەسەرما نەمە نەمەتوانی بڵێم یا ئەڵڵا چونکە وام لێ هاتبوو باوەڕم پێی نەبێ ئێ خۆ ئەوەش ئەو منی بۆ بانگەکا ئەزانم هیچی پێ ناکرێ لە خواکەی خۆشمی کردم ئەوەی ئەوژیی بۆ نەکردم یعنی میلەت بێ دینکردن ئاوا نەوێکە لەوە ئەو ڕئیسە گەورانەی دنیا بەهینەکانی ئێمەشەوە ئەڕۆن دەستی پاپا ماچەکەن دەوەڵای پاپا نیە بە حەفتا پاپاوە پەنجەیەکی مەلا عەبدولکەریم مودەڕسی تیا نیە ئەڕۆن لە ئۆرشەلیم کڵاوێکی بچکۆلەکەنە سەریان و لا هەیکەلی داود و سلەیمان لەوێ یعنی گەلانی دنیا گەلانی دنیا هەوڵی ئازادی ئەدەن بەڵام هەوڵی بەد ئەخلاقی و بێدینی گەلەکەیان نادەن ئەوە زۆر خەتەرە تۆ بێ ئەم گەلە لە ڕووی عقیدەوە بێدینی کەی متمانەی بەخوا نەیەڵی لە ڕووی اقتصادەوە بیە ڕۆژێنی و وێرانی کەی لە ڕووی تلیاک و مادە ویرۆینەوە دەرگا بکەیتەوە لە ڕووی لەشفرۆشی و شوێنی پیسەوە هەموو دەرگایە بکەیتەوە بازرگانیە ئازادی مافی مرۆڤە ئەی ئیتر کوردایەتی کوا ئەی کوردستان کوا کوا چی لێ هاو ئاوامان بەسەراتکە بەسەرمان هاتووە خوا فەرمێ ئەنە عند ظنی عبدی بی عبدەکەم گومانت چۆن بێ لەگەڵ من ئاوام لەگەڵ تۆ خوا فەرمێ ان ظن خيرا فله ئەگەر گومانت باشە بەخوا ئەوە بۆ خۆت باشە وئین ظن شەڕن فله ئەگەر گومانت خراپە هەر بۆ خۆت خراپە حەتا لە حەدیثا هاتووە ئەگەر کەسێ بڵێ بەخوا چاک نابمەوە وەڵی چاک نابێتەوە پێغەمەری خوا فەرمێ چاک نابێت لە دوعا نابێ بڵێ خوا ڕەحم و پێ بکە ان شاء الله حرەبێ بڵێ خوا ڕەحم و پێ بکە ان شاء الله کەی لابە ان شاء الله کە زانی یعنی چی یعنی ئەگەر خوا مەیلی بێ خوا ڕەحم و پێ بکە نەخوایە گیان مەیلمان نەگەرەکە ئەمانەوێ ڕەحمان پێ بکەی ئەمانەوێ لێمان خۆش بی بەڕێزان چەند نمونەیەکی کورت لەسەر متمانە لە حیاتا چ دەورێکی بینیوە یەکەم نمونەی زیندوو ئیبراهیمی پێغەمەری خوایە سەلات و سەلامی خوای لەسەر بێ کاتێ بتەکانە شکێنێ و منجەنیخی بۆ سازەکەن و ئاگری بۆ کۆکەنەوە فڕێدەن ناو ئاگرەکە ئەیترسێنن ئەوە نمونەی متمانە بەخوا. دوو، هاجەر، ئیبراهیم، تازە هاجەر ئیسماعیلی بووە، بە ئەمری خوا ئەیانبا لە فەلەستینەوە ئەیانبا لە پاڵ بەیتا لە شوێنی بیری زەمزەمی ئێستا دایەنەنێ، بەڵام مەکە ئەم مەکە نەبووە، بواد غیر ذی زرع عند بیتک المحرم، شیوێکی کڕ کای کڕ دایانەنێ و بەجێیانەیەڵێ، هاجەر ئەڵێ ئیبراهیم، کورە من ژنێکی زەیسان مناڵێک بۆ کوێ بەجێ مانەیەڵی جواب نادات و سێ جار هاواری لێکا جوابی ناد جاری چوارەم ئەڵێ یەک قسەم هەیە بەس لابکەرەوە یەک قسەم هەڵە چی ئەڵێ خوا ئەمری پێکردی ئێمە لێرە دانێی ئەڵێ بەڵێ ئەڵێ دە بڕۆی تر زایعمان ناکە ئەوە پێڵێن فقا متمانە ئەوە دوو نموونە. سێیەم، دایکی مووسا. فیرعەون هەرچی نێرینەیە سەریێ بڕێ. ئیسا خوا کوڕێکی ئاوەتێ مووسا ئەترسێ ئەم مناڵە سەر بڕێ. نازانێ چی بکا. خوا وەحی ئەنێرێ بۆ دایکی مووسا. ئەڵێ ئەگەر ترسای شیری تەواوی بێرە تێری کە لە شیر. بیخە ناو سنووقێک. دەرگای سنووقەکە داخە. ئەگەر سەربازەکان هاتن فڕەی دە ناو دەریا ناو نیل مەترسە خەفەت مەخۆ ئەیگێڕمەوە بۆت ئەیشیکەم بە پێغەمبەر اللە اکبر دایک دڵی بێ ئەو مناڵەی لە ترسی جەندرمەکانی فرعون بۆی سەری نەبڕن بیخاتە ناو سنووقێ و بیدا بەدەم ئاوەوە ئەوە متمانەیە متمانە موسا پێغەمبەر گەورە ئەبێ ئیماندارانی لەگەڵایە فرعون ئەنێتە شوێنی ئەیان فڕێنێ سوپا لە دواوە و دەریا لە پێشەوە هەندێ لەوانە ئیمانیان لاوازەوەکو ئێمە ئەڵێن ئینا لە مدرەکون ئەرێ وەڵا گیراین حەزرەتی مسافرمێ کەلا ان معی ربی سیهدین، نەخێر خوام لەگەڵایە، هەتا ناڵێ من لەگەڵ خوام، ئەڵێ خوام لەگەڵایە، خوا ڕێم بۆ ئەکاتەوە خۆی ئەزانێ چی ئەکەم. اضرب بعصاک البحر خوا فەرمێ دەی مادەم تۆ ئاوا لەگەڵ منای موسا بەو دارەی دەستی بە لە بەحرەکە فانفلق لەت بوو فكان كل فرق كالطود العظيم بوو بە دوو شاخ ئاو ئاو بوو بە شاخ طود العظیم یعنی جبل العظیم ئاو وەستا ئاوا وەستا ئیتر جوڵەی نەما فاضرب لهم طريقا في البحر يبسا لەناو ئەم بەحرا ڕێگایەکی وشک کە ڕۆشتن تۆزی لێ هەڵەسا ئەمە پێڵەن قدرەتی قادر ئێمە باوەڕمان بەمە هەیە خەوە خەرافاتە هەرچیە ئێمە باوەڕمان پێ بەس ئاگاتان لێبێ ئێوەی مزگەوتی ئێوەی مسلمان نەیدۆڕێنن خەڵک دۆڕانیوێتی هەر باوەڕی بە خوا نیە نەک بە موعجیزە نەک بە پێغەمبەر ئێوە نەیدۆڕێنن ئەی پێغەمبەرەکەی خۆمان صلی الله علیه وسلم خوا فەرمێ بڕۆ مەکە بەجێ بێڵە ئەڵێ عەلی گیان وەرە لەو جێگەی منابخەوە بەو چەرچەفەی من خۆ داپۆشە عەلی کوڕێکی گەنج خۆی پێچێتەوە و ئەخەوێ تێر ئەخەوێ دەوری ماڵەکەی دراوە بە جەندرمە بەیانی خەبەریە بێتەوە دنیا گەرمەکە چەشەف لا داوێتە دەرەوەزان عەلیە خۆمە ئەم حەمەو نییە ئەمە پێڵەن متمانە ئیمامی علی بووەتی بە پێغەمەری خوا بەخوا ئەڕۆن ئەگەر نە ئەشکەوت، ئەشکەوتی ثەور، یەنە بەر دەرگای ئەشکەوتەکە، سمی ئەسپەکە دیارە لەوانەوە. حەزرەتی ئەبو بەکر ئەڵێ، ئەی پێغەمبەری خوا، ئەگەر یەکیان سەیری بەر پێی خۆی بکا، ئێمە ئەبینێ. ئەڵێ، نا ئەبو بەکر، گومانت چییە بە دوو کەس خوا سێهەمیان بێ، لا تحزن ان اللە معنا. بەڕێزان وەخت زۆرە با ئێوەش نمونە زۆرە زانن ئیتر من بە ئێوە ئەڵێم بۆ ڕستق مەترسن بەس کاسپی بکەن لە خۆشی مەترسن بەس خۆتان پارێزن شوێنی سیاسەتی درۆی نەمەکەون بەڵام سیاست بکەن کورد و کوردستانتان خۆش گەرەک بێ بەڵام خۆتان مەفرۆشن ماڵ و مناڵی خۆتان خۆش گەرەک بێ بەڵام بێدینانە بە خوێویان مەکەن بە بە هەرچی کتابە موئەجەلە دیاری کراوە دەی ئێمە قەنەعەتی وامان بەخوا هەبێ ئێوە ئەزانیدان فلۆزای باڵندا چی ماڵی خەڵکیان کاول کرد ئەو سەر سەنوێلکە فەقیرانە کەڵەشێری کوردی تیا فڕێدرا بوو کوڕێکی قەڵ بەژیا فریان دا بەو خەڵکە کەس مرد لە بەرازدا کەس مرد بابە گیان ئەم ئەم دەردە هی ئەوانەیە کەوا مردارۆ بووە خوۆن مردارۆ بووە خوۆن حیوان سەر نابڕن ئەکێشن بە تەپڵی سەریا تا سار دەبێتەوە خوێنەکە لە گیانی ئەیبەسێ دوای خوێنەکەی ژەخۆن شەمشەمە کوێرە ئەخۆن، مار ئەخۆن، کرم ئەخۆن، دەعبا ئەخۆن، مەعزەرەتم هەیە مناڵێک کە لەبار چوو ئاوا ئەخۆن. ئەڵێن مسلمانم کورە من مسلمان ڕۆژی پێنج جار دەستنوێژەگرێ بۆ فەرز چێشتی ناویش دەستنوێژەگرێ بۆ نوێژی تۆحا شەو نوێژی دەستنوێژەگرێ بۆ نوێژی شەو نوێژ هەر ئەڕواتە دەر دەستنوێژەگرێ کەس نیە ئەونەی موسڵمان پاک و خاوێن بێ نانە خواڵێ بسم اللەی تێرە خواڵێ الحمد للەی ئاگاتان لێرە بێ متمانەتان بەخوا بێ ان شاء الله ئەوە ئێمە نین ئەمە یەک دوو قسەی ئەخیر و کۆتایی عبد المطلب کاتی ئەبرها ئەچێ کەعبە بڕوخێنێ ڕانە حشتەکەی عبد المطلب بە بابیستوتانە وەڵا عبد المطلب ئەڕا بۆ لای شەیخێکی عجیب جوان خاز بووە بەشکۆ بووە ڕەیسی هەموو قورەیش بووە ئەچێ بۆ لای ئەبرەهە ئەڵێ ها بۆچی هاتووی ئەڵێ وەڵا هاتووم ئەو ڕانە حشترم بیتەوە ئەڵێ هاتی زۆر بەڕێزی وام زانێ بۆ هاتووی تکا بکەی کەعبە نەڕوخێنم ئەڵێ من خاوەنی حشترەکانم ئەو ماوەڵەش خاوەنێکی هەیە ئەی پارێزی ئەها عەبدولمطەلیب ئەڵێ ئەو ماڵە خاوەنێکی هەیە ئەی پارێزێ دوایی کەێتەوە بە خەڵکی مەکە ئەڵێ، ئەڵێ خەڵکی مەکە وەرن با دەرچین بچین بۆ ئەو شاخانە مەکە بەجێ بێڵن، کەعبە بەجێ بێڵن بۆ خوا. ئێمەی کورد لە قورەیشی ئەو ڕۆژە، لە عەبدولموتەلیبی ئەو ڕۆژە بێکەسترین، بێدەستترین، بێخاوەنترین، بێحکومەتترین، بێدڵسۆزترین، داماوترین، لە هەموو میللەتانی دنیا داماوترین، بە دەست خۆمانەوە. ئەنا نەوتی باشمان هەیە، عەقڵی باشمان هەیە، خاکی باشمان هەیە، ئاوی باشمان هەیە، هەوای پاکمان هەیە، هەموو شتێکی باشمان هەیە، بەس ئەوەی کەوا بەسەریەتی و بەدەستیەوەیەتی لە خوا ناترسێ، بەشی میلەتەکەی لێ نادا. ئەیدزن دەخەڵی یەکەن بۆیە حاڵمان وای لیاتووە هێشتا لە دوو هەزار و نۆزدە وە ئەم پەتایە لە چین بڵاو بووەتەوە تا ئێ ساڵێ نۆڵات دوو هەزار کەسی کوشتووە دەی لە ڕێگەی کەلار و سلێمانیە دوو هەزار کەس کوژراوە لە وەختەوە لە خەسەخانەکان لە خەسەخانە هیوار هەزار کەس مردووە لەو کاتەوە بۆ سیڕەتان بەم میلەتە کرد بۆ ماڵی ئەم وڵاتەتان کاول کرد لەخوا بترسن من بە ئێوە ئەڵێم مەترسن بەس پاک و خاوێنی زەرورە ماچ ماچێن وازی لێ بێنن لەگەڵ کوڕەکەت لەگەڵ ژنەکەت لەگەڵ براکەت فترەیەکە وازی لێ بێنە هەتا تەوقەیش زۆر جاری وای پێویست ناکە چون بۆ خەسەخانە بۆ لای نەخۆش وازی لێ بێنن ئەوەی نەخۆشە با نەچێت با نەیە بۆ جمعە ئێوە زانیە کە لەوانەی جمعە لەسەر نییە نەخۆشە ئەوەی نەخۆش بە جمعی لەسەر نییە نا بەخوا بێ بم بن ڕۆڵە دەستمەە باڵم بم کورە بابە لەسەر و نییە واللهی هەڵامەتی عادی بگری دروست نێبێ بۆ جمعە هەڵامەتی عادەتی چونکە پژمیت لەوانەیە خەڵک توشکەی ئێ پێغەمەرە فەرمێم پێغەمەری خوا فەرمێ باوەی لەشی ساقە نەچێتە لای نەخۆش ئەوەی نەخۆشە نەچێتە لای لەش ساق دەی وەزارەتی چی تەندروستی جیهانی و نازانم چی و چی ئەمانە هەزار و چوار سەد ساڵ ڕەسول الله ئەم دەرمانەی نووسیوە ئێمە بەس لە گوێی بکەین سەلامەت ببین خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە لەم پەتا و لە هەموو پەتایەک ئێمە و هەموو موسڵمانان هەموو گەلانی دنیا پارێزی خوایە بە ناوی پیرۆزت داوات لێ یەکەم خەڵکێکی زۆر داوای دوعای خێری لێ کردوین بۆ نەخۆش خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە شیفای نەخۆشەکان بدەی خوایە شیفای نەخۆشەکان بی خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە زینوەکان عاقبەت خێر بکەی خوایە لە هەموو ئافاتێکمان پارێزی خوایە گیان ئەوەی کە هاوسەری ناوسەری باشی بیتێ ئەوەی مناڵی نێمناڵی ساڵحی بیتێ خوایە ئەوەی گیراوە بە ناقی ڕزگاری کەی خوایە ئەوەی قەرزارە قەرزی بار بکەی